بەشی بیست و سێهەم وام هەستە کرە و بەختەوەریەم پێبەخشاوە کە ئەوەی پەنهان و پێوارە بیهێنمە قسە کە چێستا لە بەختەوەری ژیانی خەڵکانی ئاسایش بێبەشم وەک ماسیێک لە نێو ئاوە بکەوێتە سەر زەویەکی وشک لەسەر ئەو زەویە تەپاوتلمە و کلک بەدار و بەرداوە کێشم هەم ئەو دنیا بڵندەشم لە دەستچوو هەم دنیا نزمەکەش ئێستا بێپەنا و پشتیوانم ئەزانن بۆ چونکە ڕابردووم هەموو ئەو شتانی بەسرم هاتن ئەو ڕووداوانی لە ژیانی ڕابردوومان ڕویاندا لە هەموو جێ وەکو سێبەرەکەم لەگەڵمان و ناتوانم لە چنگیان قوتار بم ئەو داوانەی خانەوادەکەم لە بوون میانەوە چنی منیان خستە قەفەسێکە و هەرچیەک دەکەم ناتوانم ئەو توێکڵە ساردەی برم بتوکێنم ئەم بەڵایەکەیە خەمەگرێ هەری ئێستا نییە بەڵکو یەو ڕۆژەشە ئەو بەختەوەری کاتێ پیاوێ قسەیەکی خۆشم پێڵێ و منیش سوور هەڵەگەڕێم ئەم لەززەتە تەنها لەگەڵ ئەودا هەستم پێکرد کاتێ ئەو دەستی گرتم تامی ئەو بەختەوەریەمە کرد بەڵام یەکسەر ڕابردووم تارماییەک سات بە سات قورسایەکەی لەسەر ڕۆحم زیاترە بوو ڕۆت زێوەکەی خۆی پیشان دەدام و خۆشاوی ئەو ڕۆژانەمی لێکردم بە ژەهری هەلاهل ئەم قورساییە گیان کێشە دەگەشتە ڕادەیەک کەیدی بەرگەم ناگرت هەر وەختێ بیرم لە خۆشی و بەختەوەری دەکردەوە کە لەوانە بوو لە ژیاندا پێی شاد بوومایە کتوپڕ دوو جۆر بیرکردنەوە بە سەرما زاڵە بوو یەکێکیانەوە بوو کاموت من شایانی ئەو پیاوە نیم من چۆنە توانم دەست لە هەموو شتەکانی خۆم هەڵگرم لە جلوبەرگ و ئاڵوواڵا لە سەیران و سەفا لە سەفەر لە ڕابواردن لە هاوڕێتی لاوە قۆز و قۆشمەکان لە هاموشۆی کۆڕ و کۆبوونەوەی خانەدانەکان لە چوون بۆ فەرەنگستان من هەموو ئەمانم لە بەردەسا بوو دەبوایە وازم لە هەمووی بهێنایە لە کاتێکا ئەوەی توانی هەموو شتێکی خۆی پلە و پایە و هوەر و خۆشەویستی و ڕێزی بکاتە قوربانی بیر و باوەڕەکانی ئەو کامەران بوو بەوەی سەرگەرمی گیان بازیە ومێتی هەبوو لە زەتی لێ بینی ئەو دەمەی کاترسا ئەو دەمەی کە دووچاری دڵە ڕاوکێ دەبوو ئەو دەمەی کە ڕۆژانە هاوڕێکانی بۆ داییرەی ئاساییش ڕاپێچەکران و کەلەپچەیان دەکردن و ئاسنی قورسیان بە ئامێری پیاوانەیانەوە هەڵدەواسی، ئەو دەمە ئایندەی و خەڵکانی دەهێنایەوە بەرچاوی خۆی کە خۆشی دەویستن و ئەو ئازار و ئەشکەنجەی بە خۆی بە سوودی ئایدیاکەی خۆی ڕەوا بینی. بەڵام من چی؟ فەرەنگیز؟ سەری خستە سەر دەستی و دەستیشی خستە سەر مێزەکە پشتی پەنجەی ئیشارەتی خۆی دەگەزی و بیری دەکردەوە. ئەمویست بڵم چی؟ هەمان هەست دایگرتمەوە وەختی ویستم دەستبەرداری هوەرەکەم بم دووچاری هەمان گرفتاری و ناکامی بوومەوە بۆ سەرکەوتن بەسەر ئەو کێوە بڵندەیە نەخلقا بووم داروباری ئەوم نەبوو نەشمەزانی ئەو دیوی کێوەکە چییە وەلی ئەو نیگار چێژ بوو ئەو دیمەنی دڵڕفێنتر لە دیمەنە ڕاستەقینەکانی سەردوندی کێوەکەشی لە دنیای تەسەوری داکێشا و زیاتر چێژی لەو خەیاڵە خۆشی خۆیە بینی ئەو ئەسیری ئایندە بوو ئایندەی جوان و ڕووناک و پاک و خاڵی لە گرفتاری و ئازار و چەرمەسەری دەبینی بە پێچەوانەی منەوە من لە بری ئایندە ڕابردووم شکەبر ڕابردوویەکی بێ ڕاح ڕابردوویەکی تاریک کە تاقە تروسکاییەک چیە تیدا نەبوو چەندەها جار لە ژیان ماوام هەست کردو دەرگایەکم چنگ کەوتووە و پاشانە دەستم کەوتووەتە خوارەوە چەند هەوڵم داوە لە بڵنداییەوە دوای ئەم دەرگا پرشنگدارە بکەوم کە بە کەناری بەرد و زیخ و چەوەکاندا و بە نێو جۆگە لە تیژڕەوەکاندا تلی دەدا تا بیدۆزمەوە بە دوویدا ڕام کردووە بێ دەرباز ڕووبارە تیژڕەوەکانمە بڕی ئامادە بووم گیانی خۆم بخەمە مەترسیەوە دەکەوتم و پێم لە بەردەکان هەڵدەخلیسکا و بریندارە بووم هەم دیسان هەڵدەسامەوە ڕامەکر بە نێو چەوەداخەکاندا، بە نێو دڕک و خاشاکەکانا، بە پێی زامدار و خەیاڵی پڕ لە ترسمەوە ڕامەکرد و وەختێکیش دەمدۆزییەوە، سەیرم دەکرد شووشەیەکە و هیچی دی. ئەو ساتە تەواوی شەکەتی ڕێگاکە لە بەدەنم دەنیشت و ئارەقەیەکی سارد گازەرەی پشتمی دەهێنایە لەرزە. هەزاران جار بە خۆم وتووە، کێ ئەڵێ ئەم دەرگایەش یەکێک نییە لەو شووشە ساختانەی کە هەر لە خۆیانەوە ئەشکێن. ئەمە بیرکردنەوەیەکیانم بوو، بەڵام ئەوەی زیاتر ئازاری منی دەدا ئەمە بوو، کێ ئەڵێ ئەو منی خۆشەوێت؟ ئەسڵەن هەر منی خۆش ناوێت، ئەی هەزار جار ئەوەی دووپات نەکردۆتەوە کە لە ژیانیا تەنها بە ئاوات و ئامانجەکەی خۆیەوە وابەستەیە؟ ئەو پابەندی هیچ شتێکی دیکە نییە، ئایا ئەگەر لە کارە خەتەرناکەکانیدا بەشدار نەبوومایە منی خۆش دەویست؟ چی، پیاوانە باسی جوانەکەمیان نەکرد؟ کەچی ئەو بۆ تاقە جارێکیش پێی نەوتم جوانیت. ئاخ چەند حەزمەکە بزانم ئایا لە دڵیدا پەسەندم نەیوت لە کاتێکە ئەو کە هونەرمەندێکی بەهرەوەەر بوو دەبواە لە هەموو کەسێکی تر زیاتر سەرنجی ئەفسونی ڕۆقەشنگەکەی منی بدایە بەلای ئەوە جوانێکی من بوونی نەبوو ئەو بە تەنها دلاوەریەکەی منی بەلاوە پەسەند بوو لە زەتی لەوە عساب ساردی من دەچەشت کە لەو کارە خەتەرناکانەیە پیشانم دەدا کە پێی دەستپاردم ئەو لەزەتی لەوە بینی و ئێوەش زان کە ئەو دلاوری من شتێکی دروستکراو بوو من خۆم باوەڕم پێی نەبوو من لە پێناوی ئەودا نەک لە پێناوی ئەو خەڵکەیە کە ئەو لە پێناویاندا گیانبازی دەکرد ئامادە بووم هەموو کاتێک ڕۆحی خۆم بخەمە مەترسیەوە بەڵام واگاداری ئەو شتە نەبوو کە منی کڕۆڵ دەبێ چەند نرخی ئەوە بدەم ئەو وای دەزانی کە من دەمەوێ بە چاوافسوناویەکانم ئازاری بدەم ئەو بیرکردنەوەی منی ئازار دەدا کە ئەو خودی من و بوونی منی ناوێت بەڵکو بە تەنها کارەکەی خۆی دەوێ و بەس. ئەو شەوە لە کەنار ڕووباری کەرەجەوە ئەوەی بە سەرما هات شتێک نییە بگوترێ وشە ناتوانێت هەست و نەستەکانم بەیان بکات لە ژێر تریفی مانگەشەوە بە عیشقەوە و خۆشببختانە و خۆشەویستی ئەو بێباک لە ڕابردوو ئومێدەوار بە ئایندە نوقمی حاڵەتێ بووم لە ژیاندا بە دەگمەن نسیبی کەس دەبێت دەستمان لە ناو دەستی یەکا و لە ژێر درەختی داربناوەکاندا پیاسەمانە کرد ئاوازی ئارام و دڵڕفێنی ئاوەکەمە هاتە گوێ هەر کاتێک دەور پشتمان چۆڵە بوو بە هەلمان دەزانی و یەکتریمان ماچە کرد ناو لەپی دەستی ماچە کرد سەری پەنچەکانی چاوە دروشت و قژە ئاڵۆسکاوەکەی ماچە کرد و بۆنیانم هەڵدەمژی دەتوو دەترسام کەی دیەم حاڵەتە دووپات نەبێتەوە هەر بۆیە دەبێت توێشەبەرەی تەمەنێک بەدبختی لەگەڵ خۆمە هەڵگرم ئای چوا دەمدایە چیم پێوت پێموت هەر لە یەکەم ڕۆژی بینینمەوە خۆش میستووە پێموت یەکەم جار لە کارگەری گارکێشانەکەی بینیم چەند بە تامەزرۆی و شەیداییەوە گوێم بۆ قسەکانی ڕادێرا بە وردی ئەوەم بۆ باس کرد کە وازم لە نیگارکێشان هێنا چونکە بە دڵی ئەو نەبووم سیمای چەند خەمزە دەبوو لێوەکانی وشک بوو بوون و دەلەرزین بە دەستەکانی وها لەشمی دەگوشی کە هەناسەمی تون دەکرد بەڵام ئای لەو ئازارە شیرینە پێم وت ئەمەوێ هەتا هەتای بم بەهی ئەو ببمە هاوڕێ و هاوڕازی هاوکار و هاوخەباتی هاویار و هاوخەمی گەواڵ هەورێک بە دەوری مانگا سوڕایەوە، هەرکە گۆی مانگ بە ڕەشایەکەیدا تێپەڕی، ئەو دەمە ڕووبارەکە بە نهێنی و خاموشانەی ڕێی تێی دەکرد و لق و پۆبی درەختەکان ئارامانە سەریان ڕاوەشاند. پاشان مانگ بە زەردەخەنەیەکەوە سەری دەردەهێنایەوە و تریفەی بەسەر ئاوەکەدا پەخش دەکردەوە. ئافرەتێکی قەرەج لە دوورەوە گۆرانی دەچڕی و تێپەڕی پیرەمێردێک لە کەنار شەقامەکەوە نەی دەژەنی و ئاوازەکانی ژیانە پڕمەلوولەکەی خۆی دەخوێند شێتانەیەک ترمان ماچە کرد تون دەستیم بە سنگی خۆمەوە دەنا پێی دەوتم چاوەکانی تۆ منیان بەم ڕۆژە گەیاند ئەم نیگایی تۆ منی گەیاندە ئەم شوێنە توانای بەرگەگرتنی نیگاکانی تۆم نەبوو نەدەبینی چاوم دەبڕێ زەوێکە منیش پێم وت باشتر لە چاوەکانم ورد بەرەوە جگە لە تۆ هیچی تری تیانە دەیوت نا دنیایەکی پڕنێنی لەم نیگایەدا پەنهانە من ئینسانێکی شەرمن بووم چاوەکان تۆ جور ئەتیان پێبەخشیم اینجا من دەستیم دەگرت و ناو لەپی دەستی ماچە کرد و دەموت تۆ چ ڕۆحێکی گەورەت هەیە من ئەم سروشتەی تۆم خۆشەوێ ئەم جۆش و خرۆشەت کە ئەو قسەی دەکرد من سرم دەخستە سەرشانی بەڵام قڕی ناگرت دەستی دەهێنا و ملمی دەگوشی و لێوەکانی بەگردنمەوە نووسان هەناسەی تون دەکردم و پێم دەوت تۆ چەند ئازارە کێشیت بەرگەی چ ئازارێک گرتووە بە منیان دەوت کە تۆ کابراایەکی ڕق و بێعاتیفیت چۆن دەتوانی ئاوها ئارام بیت و ئارام بنوێنیت ئەم ڕۆحە پڕتین و تاوەی تۆ ئەو ڕۆحە ئازار دیدەی تۆ دەپەرستم حەزەکەم ئاگام لە هەموو کارێکت بێ هەرچێکم پێ بڵێ کەم سڵ لە هیچ شتێک ناکەمەوە ئەرکی دژوارترم پێ بسپێرە لێم خاتر جەمبە بە بچووکترین گومانچیە لە خۆتی دوور بخەرەوە لەم دنیادا من هیچم بۆ نەماوەتەوە ژیانێک نەبێ کە بە مەیلی تۆ بێت حەزەکەم بێم و کارەکانە ببینم ئێستاوا ناسیمیت دەبێ بێم و بزانم چی ئەەکەی نیگاری چی ئەکێشیت بێگومان جگە لەو کارانەی پیشانی خەڵکی دەدەی کاری تریش هەیە دەبێ هەموم کارانم پیشان بیت ئەویش بە شەرمێکەوە سەری ڕادەوەشاند و جارە جارەش لە ژێر لێوایوت من هەرچیم هەیە هی تۆیە فەرەنگیز وەرە بۆ ماڵەوە بۆلام کەس وەکو تۆ نەیتوانیوە کارم لێ بکات تۆ تۆ باشیت ئازیزیت بە وشانە بە وشانە هەستی خۆشەویستی خۆی بۆم دەربڕی منش ئیتر چیمەویست ئەو کڵپەی کە هەردووکمانی سووتاند بوونمی تواندەوە من شاژنی عرشێ بووم لە دنیایەکی ترا بووم دنیایەک سەراپا مۆسیقایەکی پەتی بوو ناسکی و جوانی بوو هەستم دەکرد لە شادیا بوونم مەحف بووە دەستیم دەگرت سەری پەنجەکانی ماچە کرد دەموت ئەم دەستانە و شاکارە نەمرانی خولقاندووە بەڵام ئەو دەرفەتی قسەکردنی نەدەدام و منی دەگرتا مێز و ئاگای لەو ڕێبوارانە نەما بوو کە لە دوورمانەوە تێپەڕین ئاخ شتەکان نێو شەوە ناگێڕێنەوە ئەو شتانی کارگیز دووپات نەبوونەوە لەبەرەوەی گەورەی ئەو جۆش و خرۆشی عشقی ئەو بەسەر هەموو شتێکی مندا زاڵ بوو سێبەری منیش لە ڕووناکی پیرۆزی ئەو داون بوو بە تەنها و ساتانە دەرفەتم بە ڕابردووی خۆم نەدا بەو ڕابردووی بەردەوام ناو دڵم دەکێڵێت بۆ تاوێک لە زەتی و ساتانم چەشت و ئاسۆی درەوشانەوەی ئایندەم بە چاوی خۆم بینی قەرار بوو بەیانی ڕۆژی داهاتوو بچم بۆ ماڵەوە بۆ لای بەڵام وەختێ منی گەیاندەوە نزیک ماڵەوەوتی سبەی نەیت بۆ لام؟ وتم، بێگومان یەم. پرسی، کەی یەیت؟ وتم، هەر کاتێک تۆ حەز بکەیت. وتی، چاوەڕێی تەلەفۆنم بە. قەرارمان سبەی نەبێت، بەڵام من سەعاتێکی یەکتربینینمان دیاری دەکەم. پرسیم، ئەی بۆ ئێستا دیاری ناکەی؟ وتی، حەزەکەم کاتێ ماڵەوە بێوەی بوو ئینجا بێیت. ئەوەشت لەیاد نەچێ ئەگەر شتێکمان لێ پرسیت ئەوا دەڵێی کە من ناناسیت و تەنها بۆ ئەوە هاتووی تاوێنەی بکێشم ئەواڵی کە من ناناسیت و تەنها بۆ ئەوە هاتووی تاوێنەت بکێشم پرسییم جا بەڕاستیە تا نوێ وێنە بکێشن لە وەڵام داوتی زۆر حەزمەگر وێنەیەکی بکێشم وتم کەواتە وێنەمە کێشیت وتی جاتوانم وتم بۆ ناتوانیت وتی من تا تۆ نەناسم چۆن ئەتوانم وێریە بکەم لە تۆ بچێت وتم من هی تۆم وتی من لە چاوەکانی تۆ ترسم بەسەر من نازاڵم وتم من لە تۆ ترسم بۆچی وەڵام نەدایەوە دەمویست لە دەستی هەڵێم